پێیان دەڵێن ئێوە وەک پشتی دایکمانوان بۆ ئێمە و خوا بە کوڕ کراوەکانتانی نەکردۆتە کوڕتان، ئەوە قسەی سەرزارەچیتانە، خواش وتەی ڕاست دەڵێ، هەر ئەویش ڕێنموونی خەڵکی دەکات بۆ ڕێگای ڕاست. ادعوهم لآبائهم هو اقسط عند الله فان لم تعلموا آباءهم فاخوانکم فی ئەوە ڕاستترە بەلای خواوە، ئینجا ئەگەر باوکیان نەناسن تا بەناویانەوە بانگیان بکەن، ئەوانە برای ئاینی و دۆست و خۆشەویستتانن، هیچ گوناهێکتان لەسەر نییە لەو بانگکردنەدا کە بە نەزانین گوتبێتان پێش هاتنی ئەم ئایەتە، بەڵام گوناهبار دەبن ئەگەر بەدڵ و بەدەستی ئەنقەست بیکەن. وە ئەوانەی بە نەسەب خزمی یەکترن ئەگەر موسولمان بن لە قورئانی خوادا بۆ یەکتری لە پێشترن میرات لە یەکتر بەرن لە ئیمانداران و کۆچەران کە خزم نین مەگەر خۆتان چاکەیەک بە بەخشین یا وەسیەتێ بە دۆست و خۆشەویستانتان بکەن بیریان بخەرەوە کاتێ کە پەیمانمان وەرگرت لە پێغەمبەران هەروها لە تۆ و نوح و ئیبڕاهیم و موسا و عیسای کوڕی مەریەم وە لە هەموویمان پەیمانی بەهێز و پتەومان وەرگرت. لیسئەل الصادقین عن صدقهم وئەعەد للکافرین عذابا ئەلیما. بۆ ئەوەی خوا پرسیار لە ڕاستگۆیان بکات دەربارەی ڕاستیان و فأرسلنا علیهم ریحا وجنودا لم تروها وکان الله بما تعملون بصیرا ئەی ئەو کەسانەی کە باوەڕتان هێناوە بیر لە چاکە و بەهرەی خوا بکەنەوە بەسەرتانەوە کاتێ لەشکرێکی زۆرتان بۆ هات لە جەنگی خەندەقدا ئینجا ئێمە بایەکی بەهێزمان بۆ ناردن و لەشکری فریشتەش کە ئێوە نەتانبینین وإذا لا تمتعون إلا قليلا. ئەی محمد صلی اللە علیه وسلم بە دووڕوەکان بڵێ، هەڵاتن سوودتان پێ ناگەیەنێ، ئەگەر لە مردن یا کوشتن هەڵبێن خۆتان بدزنەوە، جا لەو کاتەدا بەهرە و خۆشی ژیانتان پێ نادرێ، ئینجا کاتێ بەهۆی جەنگەوە ترس و بیم پەیدا بێت، دەیان بینی بە جۆرێ سەیرت دەکەن لە ترسی جەنگ، چاویان بە ملا و لادا دەسووڕێ، بە وێنەی کەسێ لە سەرە مەرگدا بێ هۆشی بە سەردا بێ، بەڵام کاتێ ترسەکە ڕۆشت و نەما، بە زمانی تیژ زمانتان لێ درێژ دەکەن و داوای غەنیمەتان لێ دەکەن. کەچی چرووک و ڕژدن لە سەر ماڵ و غەنیمەت. ئا ئەوانە باوەڕیان نەهێنا بوو وَلَوْ کَانُوا فِیکُم مَا قَاتَلُوا إِلَّا قَلِیلًا. وایان دەزانی کۆمەڵەکان کە لەشکریان هێنابوو نەڕۆیشتوون، وە ئەگەر ئەو کۆمەڵانە بگەڕێنەوە بۆ سەر مەدینە ئاواتیان دەخواست کە لەناو عەرەبی دەشتە چییەکان بەدوور بوونایە لە ترسی جەنگ، بەڕاستی لە پێغەمبەری خوادا صلی اللە علیه وسلم بۆ ئێوە هەیە سەرمەشقی و پێشەوایەتی چاک بۆ کەسێ بە هیوای خوا و پاداشتی ڕۆژی دواییە و زۆر یادی خوا دەکات. ولما رأى المؤمنون الأحزاب قالوا هذا ما وعدنا الله ورسوله ڕاستیان کرد لە ئەو پەیمانەی کە دابوویان بە خوا، ئینجا هەندێکیان نەزر و بەڵێنی خۆی بەجێ هێنا شەهید بوو، هەندێکیشیان چاوەڕوانن، هیچ گۆڕانێکیان لە بەڵێنی خوادا نەکردووە. لیجزی اللە الصادقین بصدقهم ویعذب المنافقین ان شاء او یتوب علیهم. ان اللە کان غفورا رحیما بۆ ئەوەی خوا پاداشتی ڕاستگۆیان بداتەوە بەهۆی ڕاستیەکانیانەوە وە سزای دووڕوەکان بدات ئەگەر بیەوێ یا تەوبەیان لێوەرگرێ بێگومان خوا لێبووردەی میهرەبانە. اعد اللە لهم مغفرە و اجرا عظیما. بەڕاستی پیاوە موسلمانەکان و ئافرەتە موسلمانەکان و پیاوە باوەڕدارەکان و ئافرەتە باوەڕدارەکان و پیاوانی هەمیشە جۆرایەل و ئافرەتانی هەمیشە جۆرایەل و پیاوە ڕاستگۆکان و ئافرەتە ڕاستگۆکان و پیاوان و ئافرەتانی خۆگر و بەئارام و وە پیاوانی لە خواترس و ژنانی لە خواترس، وە پیاوان و ئافرەتانی بەخشندە و پیاوان و ئافرەتانی ڕۆژوەوان، وە پیاوان و ئافرەتانی داوێن پاک، وە پیاوانێ کە زۆر یادی خوا دەکەن و ئافرەتانێ کە زۆر یادی خوا دەکەن، خوا ئامادەی کردووە بۆ هەموویان بە ئازاد کردن و پەروەردە کردنی خێزانت زەینەب لای خۆت ڕاگرە و بیهێڵەوە و لە خوا بترسە، لە دڵی خۆتدا شتێک دەشاریتەوە کە خوا ئاشکرای دەکات و لە قسەی خەڵک دەترسی لە کاتێکدا خوا شیاوترە کە لێی بترسی، ئینجا کاتێ زەید پێویستی بەو زەینەبە نەما و تەلاقی دا، ئێمە ئەو زەینەبەمان لێ مارە کردی بۆ ئەوەی هیچ ناڕحەتی و تاوانێ نەبێت لەسەر ئیمانداران لە مارە کردنی ژنانی بە کوڕ کراوەکانیاندا کاتێ پێویستیان پێیان نەماو تەلاقیان دان وە فەرمانی خوا بە مارە کردنی زەینەب بۆت کچانی مامت و کچانی پوورت، واتە خوشکی باوکت و کچانی خاڵت و کچانی پوورت، واتە خوشکی دایکت، ئەوانەی کە کۆچیان کرد لەگەڵت، هەروەها ئافرەتێکی ئیماندار ئەگەر خۆی ببەخشێ بە پێغەمبەر بەبێ مارەیی، ئەگەر پێغەمبەر صلی اللە علیه وسلم ویستی مارەی بکات، ئەمەیان تەنیا بۆ تۆ دروستە بەجیا لە ئیماندارانی تر، بەڕاستی ئێمە دەزانین چیمان پێویست کردووە لەسەر ئیمانداران دەربارەی هاوسەرەکانیان و کەنیزەکەکانیان، لەبەر ئەوەی هیچ لە لات زەحمەت و گران نەبێ کە شتانێکت بە جیا لە موسولمانان بۆت دروستە وە خوا لێبووردەی میهرەبانە. ترجی من تشاء منهن وتؤوی الیک من تشاء. ئەو سەرپشک کردنە نزیکترە کە چاو و دڵیانی پێ گەش بێتەوە و خەفەت نەخۆن و هەموویان ڕازی بن بەوەی کە پێت داون و خوا دەزانێ بەوەی کە لە دڵتاندایە و خوا زانای لە سەر خۆیە. لا یحل لک النساء من بعد ولا ان تبدل بهن من ازواج. بەڵام ئەگەر بانگ کران بۆ نان خواردن ئەوسا بڕۆنە ژوورەوە ئینجا ئەگەر خواردنەکەتان خوارد بڵاوەی لێ بکەن و مەمێننەوە بۆ قسە کردن چونکە بەڕاستی ئەو مانەوەتان ئازاری پێغەمبەر صلی اللە علیه وسلم دەدات ئەویش شەرم دەکات لێتان کە بێدەنگە بەڵام خوا لە وتنی هەق شەرم ناکات وە هەر کاتێ داوای شتێکی ناو ماڵتان کرد لە هاوسەرەکانی پێغەمبەر صلی اللە علیه وسلم ئەوە لە پشتی پەردەوە لێیان داوا کەن ئەو شێوە داوا کردنەتان خاوێنترە بۆ دڵی ئێوە و ئەوانیش بە هیچ شێوەیە بۆ ئێوە دروست نییە ئازاری دڵی پێغەمبەری خوا بدەن و هەرگیز نابێ خێزانەکانی پاش خۆی مارە بکەن واتقین اللە ان اللە کان علی کل شیء شهیدا هاوسەرانی پێغەمبەر صلی اللە علیه وسلم هیچ گوناهێکیان لەسەر نییە ئەگەر بێ حیجاب بن لای باوکیان و کوڕانیان و برایانیان و برازاکانیان و خوشکەزاکانیان و لای ئافرەتانی هاودینانیان و لای غولام و کەنیزانی خۆیان ثم لا يجاورونك فيها إلا قليلا بەڕاستی ئەگەر کۆتایی نەهێنن دووڕووان و کەسانێک کە لە دڵیاندا نەخۆشی هەیە و پڕوپاگەندەچییەکان لە مەدینەدا، ئێمە تۆ هان دەدەین بە جەنگکردن لە دژیان، خەڵک پرسیارت لێ دەکەن دەربارەی بەرپابوونی ڕۆژی دوایی، بڵێ زانینی بەرپابوونی ئەو ڕۆژە تەنیا لای خوایە، تۆ چوزانیت لەوانەیە ڕۆژی دوایی نزیک بێت بەڵام خەڵک نازانن. ان اللە لعن الکافرین واعد لهم سعیرا. بەڕاستی خوا نەفرینی لە بێباوەڕان کردووە و بۆ ئەوەی خوا سزای بدات پیاوان و ئافرەتانی دووڕوو و پیاوان و ئافرەتانی هاوەڵدانەر و لە پیاوان و ئافرەتانی ئیماندار تەوبە وەرگرێ وە خوا لێبوردەی میهرەبانە.